ئەڵقەی سی و نۆ. پاش بەجێهێشتنی ئەمریکا ژیان هاتە بازارێکی ترەوە. لە پاریس و ڕۆما وەکو پاڵەوانی سەرکەوتوو پێشوازیمان لێ دەکرا و لەلایەن سەرۆک ڤینسنت ئۆدیۆڵەوە لە کۆشکی ئەلیزێدا ئاهەنگمان بۆ گێڕا و باڵیۆزخانەی بەریتانیا بانگی کردین. جگە لەمە حکوومەتی فەڕەنسا بەرزترین مەدالیای شانازی پێشکەشم کرد و یەکێتی هونەرمەندانی دراماتیکی فەڕەنسا کردمی ئەندامی شانازی خۆی. میستەر ڕۆجەر فێردیناند، سەرۆکی ئەم یەکێتییە نامەیەکی زۆر زۆر بەسۆزی لەمبارەیەوە بۆم نووسیبوو. شەوی یەکەمی لایم لایت لە پاریس لە هەموو ڕوویەکەوە تایبەتی بوو سەرەڕای شەپۆلی خەڵک چەند وەزیری کابینە و ئەو کاتەی فەڕەنسا و باڵیۆزی بێگانەش هاتبوو باڵۆزی ئەمریکایان لێ دەرچێ کە نەهاتبوو لە ڕۆماش هەمان جۆری پێشوازیمان لێکرا و چەندین ئاهەنگمان بۆ کرا و مەدالیای زۆرم درایە و لەلایەن سەرکۆماری ئیتالیا و وەزیرانەوە پێشوازیم لێکرا. لە پیشاندانێکی تایبەتی لایم لایتدا وەزیری هونەرە جوانەکان پێشنیازی کرد کە من لە دەرگای ئەو دیوی شانۆکەوە بێمە ژوورەوە، چونکە لەبەر قەرەباڵغی لەوانە بوو بە ئاسانی نەتوانم لە دەرگا گەورەوەکەوە بێمە ژوورەوە. بەڵام من ئەمەم بەرامبەر بەو خەڵکەی کە ئەم ماوەیە زەحمەتی چاوەڕوانکردنی منیان کێشاوە نەختێ بە بێقەدری زانی، وەزیریش هەر بە دوودڵییەوە پێشنیازەکەی خۆی دووپات دەکردەوە. ڕوخساریشی وەکوو مەبەستێکی تێدابێ ئاوەها بوو. کە گەیشتین، خەڵکەکە لەم بەر و ئەو بەری شەقامەکە وەستابوون. منیش بەو پەڕی دڵسۆزی و شەوقەوە لە ئوتومبیلەکە دابەزیم و بەرەو دەرگای شانۆکە هاتم، لە ناکاوێکا لە هەر چوار لاوە دراوم بەر تەماتە و سەلکە کەلەرم. شتەکە ئەوەندە ناکاو و غافڵگیرانە بوو کە نەمدەزانی لە کوێوە دێ. تا گوێم لێ بوو وەرگێڕە ئیتالییەکەم بە شەرمەوە لە بەر خۆیەو دەیوت، ئای داخی گرانم! ئەمە لە وڵاتی منا ڕوویدا. سار چۆنێک بێ هیچم بەرنەکەوتم. بە پەلە خۆمان کوتایە ژوورەوە. پاشان دیمەنەکەم ئەوەندە پێسەیر بوو تا ماوەیەک هەر پێکەنیم و کابرای ئیتالی برادەریشم ناچار کەوتە پێکەنین. دوای زانیمان کە ئەوەنەی وایان کرد هەندێ لاوی تازە فاشیست بوون. ڕاستییەکەی، ئەوانیش ئەوەندە بە ڕقەوە نەیاندەهاویشت و دیار بوو مەبەستیان هەر خۆپیشاندان بوو، چوار کەسیان یەکسەر لێی گیرا و پۆلیس لێی پرسیم ئایا دەمەوێ داوایان لەسەر تۆمار بکەم وتم بێگومان نامەوێ، ئەمانە هەموو منداڵە وردکەن، ڕاستییەکەشی هەمووی لاوی چواردە و پانزە ساڵان بوون. بەر لەوەی پاریس بەجێبێڵم لویس ئاراگۆنی شاعیر و نووسەر تەلەفونی بۆ کردم کەوا، جان پۆڵ سارتەر و پیکاسۆ حەز لە دیدەنی مەکەن. بۆیە بۆ نانی ئێوارە بانگم کردن بۆ ئوتێل چونکە هەموو وایان دەبڕی کە حەزیان لە شوێنێکی بێدەنگە. کە هاری کرۆکەری فەرمانبەری پڕوپاگاندەم بەمەی زانی چاوی پڕیە تەوقی سەری. بەمە هەموو ئەو پینە و پەڕۆیە هەڵدەوەشێننیتەوە کە لەو کاتەوە ئەمریکایەمان بەجێهێشتووە کردوومانەوە. منیش پێم وت، بەڵام هاری، ئێرە ئەوروپایە، ئەوروپا نەک ئەمەریکا و ئەم پیاوانە سێ پیاوی هەرە ناسراوی جیهانن، جگە لەمە نە بە هاری و نە بە کەسی ترم وتبوو کە بەتەمای گەڕانەوەی ئەمەریکا نیم، چونکە هێشتا سامان و شتومەکێکی زۆرم لەوێ هەبوو. تەنها ئاراگۆن ئینگلیزی دەزانێ و قسەکردن بەهۆی وەرگێڕەوە هەر لەوە دەچێ لە دوورەوە نیشان لە شتێ بگریت و هەڵسیتەوە، چاوەڕێ بکەی بزانی دەیپێکێ یان نا. ئاراگۆن پیاوێکی جوانی بەسەروسیمایە. بیکاسۆ دەموچاوێکی پێکەنیناوی سەیری هەیە و زیاتر بۆ ئەکرۆپات یان کۆمیدیا دەست دەدات لەوەی ببێتە نیگارکێش. سارتەر دەموچاوێکی خڕی هەیە و ئەگەرچی ڕوخساری هیچ لێکدانەوەیەکی لێ ناکرێ، بەڵام جوانی و پڕ هەستێتییەکی هێمن تێیدا بەدی دەکرێ و کەمتر باسی بیروڕای خۆی دەکرد. ئەو ئێوارانە پاش نان خواردن، پیکاسۆ بردمانی بۆ ستۆدیۆکەی ڕۆخی چەپی پاریس کە تا ئێستا هەر بەکاری دەهێنێ. کە سەر دەکەوتین لە سەر دەرگای شوقەکەی ژێرەوە نووسرابوو ئەمە ستۆدیۆکەی پیکاسۆ نییە، تکایە نهۆمێکی تر سەرکەون. کە چووینە سەرەوە لووتمان تەقی بە ژوورێکی بچکۆلەی ناشرینی تەسکدا، گڵۆپێک بە بزمارێکەوە هەڵواسرابوو کە بە تیشکی، ئەو چاومان بە قەرەوێڵەیەکی شکا و سۆپەیەکی بێ کەڵک کەوت. لێرەدا چەند تابلۆی جوان جوانی خۆی پیشان داین. چەند هەفتەیەک پاش ئەوەی لایم لایت لە پاریس و لە لەندەن کرایەوە هاتینەوە بۆ لەندەن. هەر خەریکی بیرکردنەوە بووم لەوەی لە شوێنێکی باش نیشتەجێیەک بۆ منداڵەکان بەدی بکەم. دۆستێک سویسرای پیشنیاز کرد بەڵام لەوە دڵنیا نەبووین ئایا ئەوە هەوای ئەوێ بۆ منداڵەکانمان دەگونجێ یان نە. بەم جۆرە خۆمان و هەر چوار منداڵەکەمان بار و بەرگەمان بەرەوە سویسرا لێنا. لە لۆزان بۆ ماوەیەک لە ئوتێلی بۆریڤاژ کە لەسەر گۆلەکە بوو نیشتەجێ بووین. گشت پایز بوو و دنیا تا بڵێی سارد، بەڵام دیمەنی شاخەکان تا بڵێی دڵڕفێن بوون. چوار مانگ بوو بە دوای خانوودا دەگەڕاین. ئۆنا کە چاوەڕێی منداڵی پێنجەمی دەکرد پێی وتم پاش منداڵبوون حەزی لە گەڕانەوە بۆ هوتێل نییە. تو دوای ئەوە لە ئاوایی کۆرسێ کە ژمارەی دانیشتووانی هەزار و سێ سەد و پەنجا کەس بوو، هەندێ زەوی و باخ و خانوویەکمان کڕی کە تا بڵێی خۆش و پڕ میوە و دڵگیر بوو. تا منداڵەکان باش فێری فەرەنسی بوون و هەندێ زەحمەتیان. هاتە ڕێ. بەڵام ئەوەندەی پێنەچوو وەکو بولبول فێربوون و لەگەڵ شێوەی ژیانی ئەوێشا گونجان. لێرەوە دەستمان کرد بە بڕینەوەی هەموو پەیوەندییەکانمان لەگەڵ ئەمەریکادا. من چووم بۆ لای کۆنسۆڵی ئەمەریکا و پسوڵەی ئیزنی هاتنەوەکەم دایە و دەستیان و پێم وتن ئیتر نیازی چوونەوەی ئەمەریکام نییە. پێم وت. ئیتر تاقەتی سەرئێشەی خۆڕاییم نەما. ئەو قسەی نەکرد، بەڵام دوایی وتی. هەر کاتێ بتەوێ دەتوانی ڤیزا وەربگری و بگەڕێیتەوە. بە بزەیەکەوە سەرێکم لەقاند. نا. ئیتر بە تەمای چوونەوە نیم و بڕیارم داوە لە سویسرا بژیم. پاش ئەوە دەستی یەکترمان گوشی و دەرچووین. دوای ئەوە ئۆناش دەستی لە جنسیی ئەمریکایی هەڵگرت، بەڵام پاش کێشە و بەرەو پرسیارکردنێکی زۆر. لە لەندەن بەردەوام چاومان بە نووسەر و ڕۆشنبیرەکانی ئەو سەردەمەی لەندەن دەکەو جارێکیان نامەیەکم بۆ هات کەوا خرۆشۆف و بۆڵگانین کە بە سەردان هاتبوون بۆ ئینگلتە لە دەیانەوێت لە ئاهەنگی باڵێزخانەی سۆڤێتدا چاویان پێمان بکەوێ کە گەیشتین هۆڵی ئۆتێل کلاریچ کە ئاهەنگەکەی تێدا دەگێڕا ماڵەوماڵ بوو بوو بە خەڵک. فەرمانبەرێکی باڵوێزخانە زۆر بە زەحمەت بەناو حەشاماتەکەیا پەلکێشی کردین. ئەو بۆڵگانین یەکسەر بەرەو ڕووی ئێمە دەهاتن و لە سیمایاندا دیار بوو کە ئەوانیش لافاوی خەڵک هەڵی دابوونە ئەم لا. پیاو کە دەڕوانێتە سەر و سیمای، بە باشی بۆی دەردەکەوێت کە تەنانەت لە کاتی سەغڵەتی و بێزاریشا زەردەخەنەی لە ڕوو نابێتەوە. خەریک بوو لە دەرگایەکەوە دەردەپەڕییە دەرەوە کە یەکێک لە یاوەرەکانی بانگی کرد، بەڵام ئەم پاڵێکی پێوە نا. دیار بوو تەواو بێزار بوو. کابرای کە لەگەڵ ئێمەدا بوو بانگی کرد، ئەمە چارلی چاپڵنە، کە ئەمەی بیست، خۆی و بۆڵگانین گەڕانەوە و یەکسەر بەرەو پیرمان هاتن. ڕاستییەکەی منیش بە بینینیان یەکجار دڵشاد بووم. لەناو پاڵەپەستۆی خەڵکدا بەیەک پێشکەش کراین. بەهۆی وەرگێڕەکەیەوە باسی ئەوەی کرد کە چەند گەلی سۆڤێت شەیدای فیلمەکانمە. دوایی ڤۆدگا هێنرا، ئەوەندە تیژ بوو لە من وابوو قوتوویەک بیبەر کرایە قوڕگمەوە. ڤۆدگا ڤۆدگا نەبوو. بەڵام ئۆنا بەلایەوە زۆر خۆش و بەلەزەت بوو. بە هەر جۆرێک بوو، بۆ وێنەگرتن ئەڵقەیەکمان بەست. لەبەر غەڵبەغەڵب هیچم بۆ نەوترا. ئەو وتی با بچین بۆ ژوورەکەی تر. خەڵکەکە لەمە گەیشتن و بوو پەڵەپەستۆ، بۆیە زۆر بە زەحمەت و تەنانەت بە یارمەتی چوار کەس توانیمان خۆمان بکوتینە ژوورەکەیەوە دیوە. ئەو تازە لە وتار بووبووەوە. لەم کاتەیا هەواڵنێرێکی ئەمریکایی قسەکانی پێ بڕین. وام بیستووە کوڕەکەت شەوی ڕابردوو لە دەرەوە ماوەتەوە بۆ خۆی لە ناو شاردا ڕایبواردووە. ئەویش بە بزەیەکی تەوساوییەوە وەڵامی دایەوە، کوڕەکەم لاوێکی یەکجار هۆشیارە. لە لایەکی تریشەوە بە گەرمی خەریکی خوێندنە تا ببێ بە ئەندازیار، بەڵام هیوادارم هەرگیز بێدڵی خۆی نەکا. پاش نەختێک یەکێک هات و وتی میستەر هارۆڵد ستاسن دەیەوێ چاوی بە میستەر خرۆشۆڤ بکەوێ. ڕووی تێم کرد و بە گاڵتە وتی دەڵێی چی؟ ئەم میستەر ستاسنە ئەمریکاییە. بە پێکەنینە وتم قەیناکە، ئەدی چییە؟ پاش تۆزێک مستەر ستاسن و ژنەکەی و مستەر گرۆمیکۆ و ژنەکەی خۆیان کردە ژوورە. دوای ئیزن وەرگرتن خرۆشۆڤ دوو سێ دەقیقە لەگەڵ ستاسن و گرۆمیکۆ لە قوژبنێکی ژوورەکەیا سەریان بەسەری یەکەوە نا. کە بینیم ئەوان نەختێ درەنگیان پێ دەچێ، لەگەڵ ئەوەنادا هەڵساین تا بڕۆین، دیار بوو چاوی لێمان بوو، بۆیە یەکسەر ئەوانی بە جێ هێشت و بۆ خواحافیزی بۆ لای ئێمە کشا. لەم کاتەیا بە تێلی چاو سەیرێکی ستاسنم کرد، بە حەپەساوییەوە چاوی بڕبووی ئێمە و پشتی دابوو بە دیواری ژوورەکەوە. ماڵاواییم لە هەموو لایەک ستاسنی لێ دەرچێ کرد. ئەمەشم لە چوارچێوەی ئەو وەزعەدا بە پێویست زانی، ئەگەرچی هیچ هەستی ڕق و کینەم بەرامبەر ئەو و خۆی نەبوو. ئێوارانەکەی دوای ئەوە لەگەڵ ئۆنادا پێکەوە لە گریل نانمان خوا لە ناکاوە کاسێر وێنستن چەرچڵ و ژنەکەی خۆیان کرد بە ژوورا و ڕوبەڕووی ئێمە لەسەر مێزێک دانیشتن لە ساڵی 1930ەوە نە بە دیدار نە بە هەواڵ ئاگام لە وینستن چەرچڵ نەبوو. بەڵام پاش کردنەوەی نمایشی لایملایت لە لەندەن نامەیەکم لە هونەرمەندە یەکگرتووەکانەوە کە پەخشکاری فیلمەکانم بوون بۆ هاتبوو کە تێیدا داوایان کردبوو فیلمەکە بۆ وێنستن چەرچڵ لە ماڵی خۆیان بخەمە نمایشەوە بێگومان ئەمەم زۆر پێخۆش بوو پاش چەند ڕۆژێک نامەیەکی پڕسپاس و پێزانینم وەرگرت کە هی ئەو بوو تێیدا زۆری بە فلیمەکەدا هەڵدابوو سێر وێنستن لە ناکاوێکا ڕوویەکی کردە من و وتی ئێ ئێ لە ێەکەیا بۆنی نەختێک لێیم کرد یەکسەر بەرزە پێ هەڵسام و وەنان پێشکەش کرد پاش نەختێک داوای ماوەم کرد کە بچمە لایەن دانیشم خات و چەرچڵی خێزانی وتی لە ڕۆژنامەکاندا هەواڵی چاوپێکەوتنەکەم خوێنەوە کەچی چەرچڵ یەکسەر هەڵیدایە وتی من هەمیشە لەگەڵ خرۆشۆفدا دەگونجێم بەڵام بە درێژەی دانیشتەکە لە چاوی سێر وینستن دا خەمبارییەکم بەدی دەکرد. بێگومان لە ساڵی هەزار و نۆ سەد و سی و یەک ەوە گەلێ شەڕ ڕووی دابوو، بە ئازایەتی و کۆڵنەدان و قسەزانییەکی ئیلهامبەخشەوە بەریتانیای پارست بوو. بەڵام وتارەکەی واڵتنی کە لە ژێر ناوی پەردەی ئاسنین دا بوو، جگە لە خۆشکردنی ئاگری جەنگی سارد هیچی تری لێ هەڵنەوەری بوو. ئینجا باس هاتە سەر لایملایت ڕووی تێکردم و وتی، دوو ساڵ لەمەو بەرنمەیەکم بۆت نووسی و زۆر خۆشحاڵی خۆم بۆ لەم فلیمەت دەربڕی پێت گەیشت یەکسەرتم بڵێ بەڵێ پێم گەیشت وتی ئەی بۆ وەڵام من نەدایەوە منیش وتم نەمزانی وەڵامدانەوەی دەوێ ئەمەم بۆ تەوازۆوت بەڵام ئەو هی ئەوە نەبوو بە ئاسانی هەڵبخەڵەتێ بۆیە بە ناڕزایەکەوە همێکی کرد و هیچی تر وتی بەڵام من ئەمەم بە جۆرە سەرزەنشکردنێک وەرگرت گوتم نانا نەخێر هەرگیز مەبەستمە من نەبوو گوتی هەرچۆنێک بوو من فیلمەکانتم یەکجار لا خۆشە بەڕاستی زیرەکی و ئەو گەورە پیاوم لەوەدا بۆ دەرکەو کە نامەیەکی وەڵام نەدراوەی دوو ساڵ لەوە بەری ئاوەها بە ئاسانی لەبیرە بەڵام هەرگیز پیاو ناتوانێت لەگەڵ سیاسەتەکانیدا بگونجێ لەناکاوێکا هەڵیدایە وتی، من بۆ ئەوە دانەنراوم بە چاوی خۆم لێک هەڵوەشانی ئیمپراتۆریەتی بەریتانیا ببینم. لەوانەیە ئەم قسەی بەماناوە کردبێ، بەڵام ئەگەر لەبەر تیشکی ڕاستییەکانی چەرخدا لێکی بدەینەوە لە قسەیەکی بێمانا بەولاوە هیچی تر نەبوو. ئەم لێکهەڵوەشانەی ئیمپراتۆریەتی بەریتانیا کە ئەو باسی دەکا، سەرەنجامی سیاسەت یان کرداری لەشکرە شۆڕشگێڕەکان یا پڕوپاگەندەی چەنەبازی یان وتاردان نییە، ئەوەی دنیای شێواندووە ئەم پیلانگێڕە گەورانەن، ڕادیۆ، تەلەفزیۆن، سینەما، ئۆتۆمبیل، تراکتۆر، داهاتی تازەی زانستی، خێرایی هاتووچۆکردن و تەلۆگراف و بێتەل ئامانەن.